ما کذب الفوئاد ما رئا. دڵی پێغەمبەر درۆی نەکرد لەگەڵ چاوی لەوەدا کە بە چاوی خۆی بینی، واتە، ئەوەی پێغەمبەر بە دڵ حاڵی بوو بە چاوی دڵ تێگەشتبوو گشتی ڕاست بوو، واتە، دڵی پێغەمبەر بە چاوی وت، ئەوەی تۆ دیت هەر ئەوە بوو منیش تێیگەیشتم، بەو مەعنا کە دڵ و چاو وەک یەک و هاوجووت بوون لە تێگەیشتن و بینینی جوبرەئیلە. ئایە ئێوە خۆتان نەوەی نێرینەتان هەیە و بۆ خوایش نەوەی مێینە هەیە؟ تلک اذا قسمة ضیزی. ئەگەر وابێ، ئەمە دابەشکردنێکی ناڕەوا و نادادپەروەرانەیە، ئەوەی بۆ خۆتان ناتانەوێ بۆ ئەوی دانێن. ئەو بتانەی ئێوە ئەیانپەرستن لە چەند ناوێ بەولاوە نین کە خۆتان و باوباپیرانتان ناوتان لێ ناون خوا و نە خوان و نە هیچ و هیچ سیفەتێکی خوایەتیان تیا نیە و خوا هیچ بەڵگەیەکی بۆ خوایەتی ئەو بتانە نەناردۆتە خوارەوە ئەوانەی ناوی خوایان لەم بتانە ناوە تەنها شوێنی گومان و خەیاڵ و شتێ ئەکەون کە نەفسی خۆیان ئارەزوی ئەکا کەچی هیدایەت و ڕێپیشاندانیشیان لە خواوە بۆ هاتووە و ئەبوو شوێنی ئەو هیدایەت و ڕێپیشاندانەی خوا بکەون بەڵام شوێنی نەکەوتن و شوێنی چاولێکەری باوباپیرانیان و خەیاڵ و هەوا و هەوەسی نەفسی خۆیان کەوتن. ئەم للئینسان ما تمنی. یا ئایا ئادەمیزاد ئارەزووی هەرچی بکا بۆی ئەبێ؟ دیارە نەخێر. کە چاکەکەرەکانیش ئەوانەی خۆیان لە گوناهی گەورە و لە کاری ناباری بێنامووسی دوورەگرن گوناهی بچووک وردە نەبێ ئەوە خوا لێی خۆشە بێ و لێبوردن و بەخششی خوای تۆیش بە دەرەتان و بەربڵاوە خوا لە ئێوە خۆتان شارەزاترە لە حاڵ و ئەحواڵتان چ لەو کاتەدا کە ئێوەی لە خۆڵ دروست کرد و چ لەو کاتەیشا کە هێشتا ئاوەلەمەن لەسکی دایکەکانتانە کەواتە دەی سوجدە بەرن بۆ خوا و سەری بۆ بخەنە سەر زەوی و بیپەرستن. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.